تا هەزار و دوو سەد و بیست و حەوت ی زایینی داگیرکەری گەورە و پەروێز جەنگیز خان نزیکەی ساڵی هەزار و سەد و شەست و دوو ی زایینی لەدایک بووە. باوکی بە نگینی یەکێ لە سەرخێڵە دژوارە بەزێوەکانەوە ناوی نا تیمۆجین. لە تەمەنی نۆ ساڵاندا بوو کە باوکی بە دەستی کۆمەڵێک لە خێڵە دوژمنەکانی کوژرا. ئیتر کەسوکاری تیمۆجین هەر لە تەنهایی و تەنگوچەڵەمەدا دەژیان. ئەستێرەی بەختی ئەو کاتە درەوشایەوە، کە لە دیلێتی هەڵاتوو، هاوپەیمانیی بەست لەگەڵ تورکگوڵ کە یەکێ بوو لە دۆستانی باوکی و سەرخێڵی ئەو ناوچەیە. چەند ساڵێک چەندین جەنگ و شەڕوشۆڕ لە نێوان خێڵەکاندا بەرپا بوو. تیمۆجینیش بەم جموجۆڵیە توانی خۆی بەرێتە پێشەوە و ناو دەربکات. هەر لە دێرەوە خێڵە مەغۆلیەکان ناسرابوون بە دڕی و سوارچاکیی جەنگاوەرانیان. جار بە جار مێژوو ئەو شاڵاوانەمان دێنێتەوە یاد کە چۆن هەڵیان دەکوتایە سەر باکووری چین. جا پێش بە دەرکەوتن و هاتنی تیمۆجین، خێڵەکان زۆربەی کاتیان بە ستێزە و کوشتاری یەکتر دەبردە سەر. بەڵام تیمۆجین بە چەتۆیی و لێهاتوویەکی سەربازی و سیاسی و سەرسەختی، توانی هەموو خێڵەکان لە ژێر ئاڵای خۆیدا گرت بکاتەوە. لە ساڵی هەزار و دوو سەد و شەش ی زایینیدا پیرانی خێڵە مەغۆلییەکان کۆبوونەوە و نازناوی جەنگیز خان واتە ئیمپراتۆری جیهانیان پێبەخشی. جەنگیز خان گشت لەوەندە. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. لەوەند واتە هێزێکی چەک بەدەست. کۆتایی پەراوێز. سامناکەکانی ڕێکخست و ڕوودەرەوەی ئاراستە کرد بۆ پەلاماردانی گەلانی دراوسێ. یەکەم شاڵاوی بردە سەر وڵاتی هیهای کە دەکەوێتە باکووری ڕۆژئاوای چینەوە. ئنجا ڕووی کردە ئیمبراتۆریەتی چشن کە ئەمیش دەکەوێتە باکووری چینەوە. هێشتا لە گەرمەی جەنگدا بوو، کەوتە ناکۆکی لەگەڵ خوارزم محەمەد شا. کە شایەتی ئیمپراتۆریەتێکی بەرینی دەکرد لە ئێران و ئاسیای ناوەڕاستدا. لە ساڵی هەزار و دوو سەد و نۆزدە ی زەینیدا پێشەنگی سوپاکانی کرد و هێرشی بردە سەر خوارزمشا. ئەنجامی ئەو جەنگە بە بەزینی خوارزمشا لە نزیک هەرێمی خوارزمدا کۆتایی هات. لەو دەمەی کە سوپا مەغۆلیەکانی تر شاڵاویان دەبردە سەر ڕووسیا، جەنگیزخانیش بە هێزێکەوە بە سەرکردایەتی خۆی هێرشی بردە سەر ئەفغانستان و باکووری هیندستان، بەڵام پاش گەڕانەوەی لەو جەنگانە لە ساڵی 1225 ی زایینیدا بۆ مەنگۆلیا، هەر لەوێ لە ساڵی 1227 ی زایینیدا مرد.